من بیستوومە کە لە هەندێ لە وڵاتان لە گەڵگادا یارییەکەن و لە بەردەمیدا سەماکەن و تووڕیانەکەن و وامەزانی ئەم کارە بۆ ئەوەیە تەماشاچیەکان خۆشحاڵ بکەن بەڵام لە وتەکەی تۆدا دەرەکەوێ کە ئەم کارە هۆیەکی ئاینی هەیە و بۆ ئەوە لە بەردەم گایەکەدا سەماکەن کە ئەرکێکی ئاینی خۆیان جێبەجێ بکەن و ئێمەش لە وڵاتی میسردا گا پەرستین بەڵام ئەو گای ئێمە ئەیپەرستین لەگەڵ گایەکەی ئێوەدا جیاوازە، چونکە ئێمە تەنیا یەک جۆرە گا ئەپەرستین و ئەم گایە کە خاوەنی هەندێ نیشانەی تایبەتە و لە هەر نەسلێکی مرۆڤدا واتە هەر بیست ساڵ جارێک دەرەکەوێ کاتێک گایەک پەیدا بوو کە ئەو نیشانە دیاری کراوانەی تێدا بووە زانین کە خاوەن نیشانەکانی خۆیەتیە و ئەیپەرستین تاوەکو ئەمرێ بەڵام ئێمە هەرگیز لە بەردەم گایەکاندا سەما ناکەین و کچێنی کچەکانی میسر پێشکەشی گایە نێرەکان ناکەین لە کاتێکدا کە تۆ ئەتەوێ پێشکەشی گایەکی بکەی و ئەگەر بڕیار وایە کە ئاژەڵێک سوود لە کچێنێکی تۆ وەربگرێ بۆچی پێشکەشی سەگ و ئەسپی ناکەی؟ مینا لەم قسەیە ئەوەندە تووڕە بوو کە دوو شەقەز لێی بەهێزی کێشا بە بنا گوێمدا و ڕەنگی لە تووڕەی دا ڕەش هەڵگەڕا و وتی ئەی پزیشکی میسری نەزان لە بارەی شتێک کە زانیاریت لە بارەیەوە نیە قسە مەکە چونکە زانیاری تۆ لە مەڕخۆیەکەی من لە زانیاری مێشێک لە بارەی زێڕ و زیوەوە زیاتر نیە لەو کاتەدا کە دەموچاوم لە شقازلەکانی مینا گزایەو تێگەیشتم کە زۆر لێکردن سوودی نییە و مینا ڕازی نابێ ببێتە هاوسەری من مەگەر ئەوەی کە سەرەتا بە سازدانی مەراسیمێک بوونی خۆی پێشکەش بە خواکەی بکا بۆیە بەرەو دوایی کەشتێکە ڕۆشت و بۆ خۆخڵافاندن دەستم کرد بە ڕێخستنی دەرمانەکانم میناش لە بەشی پێشەوەی کەشتێکە دەستی بە سەماکردن کرد و من تێگەشتم کە ئەم سەمایە تەنها بۆ پەرستنی خویەکەی نییە بەڵکو مەشقەکە بۆ ئەوەی ماسولکەکانی لەشی بەردەوام لە فەرمانیدا بن مینا بە شێوەیەک سەمایە کرد کە مەحاڵ بوو سەماکەرێکی ئاسایی بتوانێت بەو جۆرە سەما بکە چونکە هەندێ جار لەپی هەردوو دەستی بەسەر کەشتیەکەەوە ئەنووساند و قاچەکانی وەها بەرزەکردەوە کە ئەدوت کەرتەدارە و هەندێ جاریش خۆی بەرەو پشت ئەچەماندەوە کە سەری ئەگەیشتە زەوی بەبێ ئەوەی قاچەکانی لە زەوی جابنەوە کاتێک کە من ئەو سەما سەر سوڕهێنەرەیم بینی کە بۆ خواکەیە کرد زانیم زۆر لێکردن لەگەڵ مینادا سوودی نییە و کەسێک کە ئەم زەحمەتە سەختانە بۆ خواکەی خۆی بکێشێ ئامادە نابێ ببێتە خوشکی من مەگەر لە پێشە کچێنیەکەی خۆی پێشکەش بەخواکەی بکە کەسێک کە تا ئەم ڕادێ باوەڕی هەبێت داوا لێکردنی شتێک کە دژی ئاینەکەیەتی لە پیاوەتیەوە بە دوورە لەبەر ئەوە بڕیارمدا لەوە دووە چیتر داوای لێ نەکەم ببێتە خوشکم مینا دوای سەماکردن لەشی خۆی شێلا و کراسی لەبەرکرد و دوایی لە پێشەوەی کەشتێکە دانیشت و دەستی بەگریان کرد من وازم لە کەرەسەی پزیشکی خۆم هێنا و بەرەو ئەو چوم و زۆر بە نەرمی پێم و مینا ئایا تۆ نەخۆشی مینا وەڵامی نەدام و دەستمی لابرد و زیاتر گریا وتم مینا ئەگەرچی من زۆر دڵم بە تۆیە بەڵام دڵنیابە بۆ ئەوەی خەمبارت نەکەم هەرگیز داوات لێ ناکەم ببیتە خوشکی من و لە من مەترسە. مینا سەری هەڵبڕی و فرمێسکی چاوی سڕی و وتی تۆ چەند نەفامی کەوا تێگەی من لە تۆ ئەترسم من هیچ ترسێکم لە تۆ نییە و بۆ تۆ ناگریم بەڵکو بۆ چارەنووسی خۆم ئەگریم کە منی لە خواکەم جیا کردەوە و ئەگەر لە خواکەم دانەبڕامایە ئەوەندە لاواز نەئەبووم کە نیگای پیاوێکی وەک تۆ بمهێنێتە لەرزە. من دەستیم گرت و ئەم جارەیان ئەو دەستمی لا نەبرد و ڕووی کردە من و وتی، سینۆهە! لەبەر ئەوەی تۆ منت لە پاشای بابل ڕزگار کرد، من ئەبوایە بە پاداشتی ئەم یارمەتیەت ببوومایەتە هاوسەری ژیانت، بەڵام ئەگەر تۆ بتزانیبایە خواکەی من کێیە، سەرت لەوە نەئەسوڕما کە ناتوانم پاداشتەکەت بدەمەوە. ئێمە نابێت لەبارەی خواکەمانەوە لەگەڵ بیانیەکاندا زۆر بدوێین و هەرچیەک ئەزانین پێیان بڵێین، بەڵام من ئەتوانم پێت بڵێم کە خواکەی ئێمە خوای دەریایە و لە ئەشکەوتێکە کە لەناو شاخێکدایە و هەر کەسێ ئەچێتە ناو ئەو ئەشکەوتەوە ئەگەرچی ئەتوانێ لەوێ بێتە دەرەوە بەڵام لەوێ ئەوەندە هەست بە بەختەوەریەکا کە هەرگیز نایەتە دەرەوە و هەر لەبەر ئەوەش تا ئەمڕۆ کەس لەو ئەشکەوتە نەهاتۆتە دەرەوە هەندێ ئەڵێن خواکەی ئێمە ئەگەرچی خوای دەریایە بەڵام لە شێوەی مانگادایە و هەندێ ئەڵێن کە لە شێوەی مرۆڤە بەڵام سەری لە مانگا چێ هەموو ساڵێ لە ناو کچە گەنجەکاندا کە پێشتر فێرە سەما بوونە دوانزە کەس بە تیروپشک هەڵەبژێردرێن و هەریەکە لەم دوانزە کەسە لە مانگێکدا یەک جار بە تەنایی لە کاتی مانگە شەودا ئەچێتە ئەشکەوتی خوا منیش لەو دوانزە کەسە بووم کە ئەبواە لە شەوێکی مانگە شەودا بچوومایەتە ناو ئەشکەوتەکەەوە بەڵام لەبەر ئەوەی منیان ڕفاند و وەک کەنیز بە پاشای بابلیان فرۆشتم نەمتوانی بەم بەختەوەریە گەورەیە بگەم من لە هەموو ئەو کاتانەی دیلێتیدا بیرم لەو ئەشکەوتە ئەکردەوە و ئێستاش هەر لە یادی ئەوێ و لە یادی خواکەم دام و هیچ ئارەزویەکم نییە جگەلەوەی بڕۆم و کچێنی خۆمی لەو ئەشکەوتەدا پێشکەش بکەم و ئەگەر لە ئەشکەوتەکە هاتمە دەرێ ئەبمەژنی تۆ بەڵام وەکو پێم وتی ئەو کەسانی کە ئەچنە ئەشکەوتی خویەکەمان بە ڕادێک هەز بە بەختیاریەکەن کە هەرگیز لەوێ هەنگاو نانێنە دەرێ وتم مینا ئێستا زانیم کە تۆ خەڵکی دورگەی کریتی چونکە ئەو کاتەی لە سووریا بووم ئەو دەریاوانانەی لە دورگەی کریتەوە ئەهاتن ئەیانوت خوای دانیشتوانی دورگەی کریت لە ئەشکەوتێکدا ئەژێت و لە شێوەی گادایە و من ئامادەم تۆ ببەمە دورگەی کریت بۆ ئەوەی چۆنی خۆت حەزەکەی لەگەڵ خواکەتدا ڕفتار بکەی میناوتی سینۆها لە ناو هەموو ئەو پیاوانەی من بینیومە تۆ تاکە کەسێکی کە پەسەندم کردووی چونکە جگە لەوەی گیانی منت ڕزگار کردووە لە تۆدا هەندێ شت هەیە کە من بۆ لای خۆی ڕاکێشێ بەڵام نازانم چییە من حەزەکەم لە ئێستاوە تاو کاتێ ئەگەی نەکریت من و تۆ بە خۆشی بژین و دیسانەوە ئەڵێم دوای ئەوەی خۆم پێشکەشی خویەکەم کرد ئەگەر لە ئەشکەوتەکە هاتمە دەرەوە شوو بەتەوەکەم. لەو کاتەی مینا بە پەنجەکانی خۆی دەموچاوی منی نەوازش کرد و دەموچاوی خۆی لێم نزیک کردەوە و لێوەکانی لە دەموچاوی منەخشاند و منیش دەموچاوی ماچ کرد و ئەوەندە چێژم وەرگرت کە ئەگەر ببوایەتە خوشکیشم تا ئەو ڕادەیە هەستم بەخۆشی ناکرد کاتێ شەو داهات بەندەکەم لە خەوەڵسا و باوێشکێکی دا و دەستی بە چاوی داهێنا وتی، ئەی ئامون خوای گەورەی میسر، من سوپاست دەکەم کە ژانە سەرەکەمت چاک کردەوە و ئیتر سەرم وەک کەرتەمسێک کەی خەنە نێوان سندانی ئاسنگەر و چەکوشە گەورەکەی ئازار ناکێشێ، بەڵام سکم ئەوەندە برسییە کە ئەڵێی چەند شێرێکی گەنجی برسی تێدایە و داوای خواردنەکەن. دوایی بەبێ ئەوەی چاوەڕوانی ئیزنی ئێمە بێ هەڵسا و هەندێ لەو خواردنەی خوارد. کە خۆی کڕیبووی و لەکاتی خواردنی گۆشتی باڵندەکان ئێسکەکانی فرێ ئەدایە ناو ڕووبارەوە. کاتێ برسێتیەکەی نیشتەوە وتم کاپ تا تۆ قەرار بوو ڕێگە چارەیەکمان بۆ بدۆزیەوە پێمان بڵێی کە پێویستە چی بکەین بۆ ئەوەی خۆمان ڕزگار بکەین چونکە دوور نییە سەربازەکانی پاشا بە دوای ئێمەوە بن و بیانەوێت دەستگیرمان بکەن کاپتاوتی ئەگەر من باش تێگەشتبم تۆوتت پاشای بابل تاسی ڕۆژی تر بە شوێن تۆدا ناگەڕێت و بڕیاری داوە کە تاسی ڕۆژی تر هەنگاو نەنیتە کۆشکەوە و لەم ڕۆ ئەو بیر لە تۆ ناکاتەوە وازانێ کە لە شوێنێکی دوور خەریکی مۆمیایی کردنی لاشەی منی بەڵام لەوانەیە سەوڵ لێدەرەکانی کەشتەکەمان یان نێرە موکەکانی حرم ئەم بابەتیان بە پاشا ڕاگەاندبێ کە ئەگەر وابێ جێ مەترسێ و ئەبێ ڕابکەین چونکە ئەگەر بورابوریاش من دەستگیر بکە دەرخواردی شێرەکەی خۆیم ئەدات و تۆ و ئەم ژنە سەر بەرەو ژێر لە شوورەی بابلەوە هەڵەواسێ هەتا گیانتان دەرەچێ ئەگەر تۆ بە هۆی تریاکەوە منت بێ هۆش نەکردایە و هەست و هۆشم لە جێی خۆی دابواە ئێوم ڕێنماییە کرد بەڵام ئەم تریاکەی تۆ ئەوەندە منی شێواندووە کە ئەگەرچی سەرێشەکەم نەماوە بەڵام هێشتا هەرگێژم و لەگەڵەوەشدا کە تۆ تریاکت دەرخوارد دابووم و منت خست بۆ ناو کوپەکەوە کە ئەم بابەتە بە پێچەوانەی ئابروومەندی نیە من لێت خۆشە بم وتم کاپتە واز لەم قسانە بهێنە و چارەیەکمان بۆ بدۆزەرەوە کە بتوانین خۆمان ڕزگار بکەین کاپتا وتی منەزانم کە تۆ بەبێ من وەک بەخێکی کە دایکی خۆی ون کردبێ و بەردەوام بە عەبا بکات و ئەگەر من نەبوومە تا ئێستا لەبەر ئەوەی نەدەتوانی خۆت لە کارەساتەکان ڕزگار بکەی گیانت دەسپارد وتم پێمان بڵێ چی بکەین و چۆن ڕابکەین وتی ئەم کەشتیە کە پێشتر دە سەوڵ لێ دەری هەبووە گەورەیە و ئێمەش ناتوانین بە دوو کەس چونکەم ژنە ناتوانێت سەوڵ لێبدا ئەم کەشتیە بەرە و پێش ببین و بە پێچەوانەی ڕژانی ئاوەکە سەفەر بکەین لەبەر ئەوە ئەبێت واز لە سواربوونی کەشتی بهێنین و لە جیاتی ئەوە هەوڵ بدەین دوو گوێ درێژ بدزین و لە ڕێگەی وشکانیەوە درێژە بە سەفەرەکەمان بدەین لەم سەفەرەدا ئێمە خۆمان وەک گاڵتەچیە گەڕۆکەکان لێکەین و کراسی کۆنە لەبەرەکەین و بە ڕۆژ ڕێگە ئەبڕین و شەوان لە ئاوەدانیەکان بە هۆی فاڵ گرتنەوە و گاڵتە و گەف و سەما کردن گوند نشینەکان سەرگەرمەکەین و ئەگەر کرا هەندێ مسیشیان لێ وەرەگرین. تۆ ئەبێ پزیشکەکەی خۆت بشاریە و لە جیاتی ئەوە وەک ئەستێرە ناسەکانی بابل سەیری بەختی خەڵکی بکەیت و منیش بە هۆی حەکایەتی پێکەنیناویەوە ئەیانهێنینە پێکەنین میناش بە سەماکردن مەشغوڵە بێ هەروەها ئەبێ خێرا لێرە بڕۆین لەبەر ئەوەی سەوڵ لێدەرەکان دەنەفەرن و بە زووی بەسەر ترسی خۆیاندا زاڵە بن و هەوڵەدەن کەشتیەکەیان دەست بکەوێتەوە منیش هەستم کرد کە کاپ تا ڕازەکات و ئەوان لەوانەیە بێنەوە و هێرش بکەنە سەرمان تاوکو کەشتەکان لە ئێمە بسەنەوە ئێمە جل و بەرگی خۆمان بە قوڵ و لیتەی ڕووبارەکە پیس کرد و زێر و پارەکەمان لە ناوخۆماندا بەش کرد و لە ناو هەمیانی ژێرکراسەکانماندا شاردمانەوە کاک تاوتی شتومەکی پزیشکەکەت بخەرە ناو ئاوی ڕووبارەوە بەڵام من دەستم لە کەرەستەکان بەرنابوو خستمە ناو لبادەکەی کەمینای تێدا پێچرابوو و نامە کۆڵی کاپتا و لەگەڵ تاریک بوونی هەوا بەناو چێلگەکاندا بەڕێکەوتین و خۆمان گەیاندە ئەو ڕێگایی کە کاروانەکان پێیدا ڕۆشتن ئەو شەوە تا بەیانی بەڕێوە بووین و بەرەبەیان گەیشتینە گوندێک کە دانیشتوانی ئەوێ تا ئەو کاتە بەدەگمەن ڕەنگی کانزایان بینی بوو لە خانووی قڕدا ئەژیان و زەویان بە دار و بەردی تیژە کێڵا من بە کاپتاموت دزینی دوو گوێ درێژ باش نییە چونکە دانیشتوانی ئەو جێگەمان لێ ئەبنە دوژمن و وا باشترە کە دوو گوێ درێژیان لێ بکڕین و مسیان پێ بدەین ئێمە بە هەندێ مز بووینە خاوەن دوو گوێ درێژ کاپتا لە هەڵگرتنی بارەکە ڕزگاری بوو لەوە بەدووە لە ڕێگا دوور و درێژەکانی بابلدا درێژەمان بە ڕێڕەویدا و هەموو ڕۆژێ دوای گەرمبوونی هەوا لە گوندێکا ئەوەستاین و لە مەیدانی گوندەکەیان لە کەناری ڕووبار هونەرەکانی خۆمان پیشانی گوند نشینەکانەدا من بەو شێوەی کە لە بۆرجی بابلدا بینی بووم فاڵم بۆ لادێیەکانە گرتەوە و مژدەم پێدان کە بەروبوومێکی فراوانیان دەزەکەوێت و ئاوی ڕووبار بۆ ئاودێری کێڵگەکان زیادە بێت و ژنەکانیان کوڕیانە بێت و ئەگەر گەنجەکان داوای فاڵگرتنەوەیان لێ بکردمایە ئەموت کچێکی جوانت بەنسیبە بێ من نەمەویست ڕاستیەکانیان پێ بڵم چونکە ئەگەر بموتایە کە فەرمان بەرەکانی وەرگرتنی سەرانە دانەوێڵە و ئاژەڵەکانیان بە زۆر لێسێن و بەدار پشتیان شینەکەنەوە و ئاوی ڕووبار بەرزەبێتە و نیوەی کێڵگەکانیان ئاوەی بات و نیوەکەی تریشی کول لە ئەیخوا ئەوان کە خەڵکێکی سادە بوون تووشی نائومێدیە بوون هەرچەندە زیاتر بەڕێدا ئەڕۆشتین و خۆر لێداین زیاتر لە سێ گاڵتەچی گەڕۆگە چوین و کە ئەگەیشتینە هەر گوندێک لەو کاتەدا کە من فاڵم بۆ خەڵکیە گرتەوە کاپتا بە حکایەتی سیر و سەمەرە و نوکتەی خۆش ئەوانی حەپەسان یان وای لەکردن پێبکەنن کاتێک کاپتا لە حکایەتەکانی دایوت کە لە جیاندا گەلانێک هەن کە کاتێ بە ڕێدا ئەڕۆن سەریان لە لەشیان جیا ئەکەنەوە و ئەیخەنە بن هەنگڵیانەوە بۆ ئەوەی قورسایی نەخاتە سەر لەشیان یاخود کە ئەیوت ئەبنە گورگ یان مەڕ ئەو خەڵکە سادە دڵانە باوەڕیان بە قسەکەیە کرد و کەسیان نەیەپرسی ئاخر کاتێ کە سەر لە لەش جیا بووە چۆن خاوەنەکەی زیندوو ئەمێنێ. ئێمە لەم سەفرەماندا لە بری بەهای خواردن هیچ کانزایەکمان نادا چونکە کە ئەگەیشتینە هەر شوێنێک هەر ئەوەندە فاڵگرتنەوەی من و قسەکانی کاپتا و سەمای مینا دەستی پێکرد ئەو خەڵکە ئەوەندە خواردنیان بۆ ئەهێناین کە زیاد لە پێویست بوو لەو سەفرەدا ئەگەر چی نەمەویست پزیشکی بکەم بەڵام کاتێک کە ئەچوینە گوندێکەوە و من لە شە توکاویەکانی پیاوان و ژنانم ئەدی پێیانم ئەوت کە چۆن بەهۆی زەڕنیخ و قسڵ تووکە زیادەکانی لەشیان لێبکەنەوە بۆ ئەوەی لە خوراندن و ناشرینی پارێزراو بن کاتێک کە هەستمە کرد چاوی گون نشینەکان عیبدارە و ئەگەر چاکی نەکەنەوە کوێرە بن بە خۆڕایی چاکمەکردنەوە ژنەکان کاتێک کە قسڵ و زەرنیخەکەیان بەکارهێنا و ئەیاندی کە لە ناکاودا وە کچی دە ساڵان لەشیان بێم و سپی بووتەوە بەڕادەیە خۆشحاڵە بوون کە خۆشترین خواردنیان پێشکەشی ئێمە کرد من جگە لەوەی بەهۆی چارەسەرکردنی لادێیەکان ئەوانم لە خۆم ڕازیە کرد بەم چارەسەرانە مەشقمە کرد کە زانیاریە پزیشکەکانی خۆم لەبیر نەکەم و لێ هاتووی دەستم بۆ نەشتەرگەری کردن لە ناو نچێ بەهۆی سەفەرکردن لە سەرزەمینی گەرمی بابل قاچەکانم تلۆقی کرد و دەستم ئاوڵەی دەرکرد و ڕەنگی پێستی لەشم و دەم و چاوم ڕەشڵگەڕا بەڵام هەمیشە دڵخۆش بووم و لە ناخی دڵمەوە خۆم بە شادمانە بینی چونکە مینا هاوشانم بوو هەر کاتێ لێمە ڕوانی ئەو بزەیەکی ئەهاتێ شەوان کە ئەنوستم مینا لە تەنیشت منەوە پشویەدا و بەیانی کە هەڵەسامەوە بەر لەوەی کەشتی ئاڵتونی خۆر لە ئاسماندا ببینم سەیری دەموچاو و ئەندامەکانی مینامە کرد کە لە چاومدا لە خۆر جوانتر بوو. جگە لە میناش لەو سەفەرەدا بە تەواوەتی خۆم لە تەنگوچەڵەمەکانی ژیان ئاسوودە بینی و هیچ خەمێکم بۆ سەردەمی ئێستا و داهاتوو نەبوو، هیچ کارێکی خێرام نەبوو کە بۆ ئەنجامدانی خۆم بە دڵتەنگ ببینم. ئێمە زیاتر کاتی تاریکی واتە لە نیوەی شەودا بەڕێ ئەکەوتین بۆ ئەوەی لە گەرمای خۆر پارێزراو بین و کاتێک کە خۆر هەندێ بەرز ئەبۆوە بێ ئەوەی خۆمان ماندوو بکەین لە یەکەمین ئاوەدانیدا ئەوەستاین و پشوومانەدا و نزیکەی نیوەڕۆ لە خەوەڵەساین و لادێیەکانمان لە دەوری خۆمان کۆکردەوە و تا خۆرئاوابوون کاتەکانمان بە سەرگەرمکردنیان ئەبردە سەر و ئەم کارە بەلای خۆشمانەوە خۆش بوو چونکە ئێمە لەوان زیاتر تام و چێژمان لە کارەکانمان وەرەگرت کاتێ ئەبووە شەو گوندنشینەکان ئەنووستن ئێمەش ئەنووستین و ڕۆژی دواتر بەڕێ ئەکەوتین و ئەم شێوەیە تا ئەو ڕۆژەی کە گەشتینە سەر سنووری وڵاتی میتانی بەردەوام بوو پاژەوەی گەشتینە سنووری میتانی دووشوان کە بینیان ئێمە خەڵکانێکی هەژارین بەزەییان پێماندا هاتەوە و بێ ئەوەی پاسەوانەکانی سنوور سەرنجمان بدەنێ ئەوان ڕێنماییان کردین و ئێمەیان بردە ناو وڵاتەکەەوە و چوینە شاری میتانی و لەوێدا جلوبەرگێکی شیاوی خۆمانمان کڕی و لەشمان شت و جلەکانمان لەبەر کرد و لە یەکێک لە میوانخانەکاندا نیشتەجێ بووین لەبەر ئەوەی زێڕ و پارەکانمان کەم بووەوە دوای ئەوەی چوونە ناومیتانی بڕیارمدا ماوەیەک پزیشکی بکەم کە بەهۆیەوە هەندێ پارەم دەست بکەوێت بە زووی ژمارە و کەسانی ئاهاتنلام ئەوەندە زیادی کرد کە ناچار بووم بە هەندێ لە نەخۆشەکانم بڵێم لە ڕۆژەکانی تردا بۆ چارەسەری نەخۆشیەکان بێنەوەلام مینا زۆر سەرنجی دانیشتوانی میتانی ڕاکێشا و هەر پیاوێکی دەوڵەمەند کە چاوی پێکەوت ئەیویست لێمی بکرێتەوە بەڵام من ئامادە نەبووم مینا بفرۆشم چونکە بوونی ئەو بۆ من وەک پێویستی تیشکی خۆر و خواردنی لێ هاتبوو کاپتا کە لە سەفەرەکەدا لاواز ببوو دیسانەوە قەڵەو بووە و هەندێ لە ژنە گەنج و جوانەکان دەورەیان لێدا و بە حەکایەتە پێکەنی ناویەکانی کاپتا کاتەکانیان ئەبردە سەر یەکێک لە حەکایەتە سەرنج ڕاکێشەکانی کاپتا چیرۆکی یەک ڕۆژ پاشایەتی کردنەکەی بابل بوو کە لە ڕۆژی سیانزەیەمی بەهاردا بوو، کاپتا بۆ گێڕانەوەی ئەم چیرۆکە لێوەشاوەییەکی تایبەتی هەبوو، ژنەکان لە تاو پێکەنین لەسەر زەوی ئەتلانە و ئەیانوت زمانی ئەم پیاوە وەک ڕووبار دوور و درێژ و خێرایە. لە میتانیدا کاتێکی خۆشم بردە سەر، تا ئەو کاتەی کە هەستم کرد میناش شەوان ئەگریەت، من ئەمزانی کە هۆی گریانەکەی ئەوەیە کە لە خوایەکەی دوورە، بۆیە پێم وت مینە من ئەزانم کە هۆی گریانەکەت چییە چونکە پێشتر پێم وتبووی کە ئەتگێنمەوە کریت و هێشتا تۆم نەگەیاندۆتە ئەوێ بەداخەوە من ناتوانم لەم کاتەدا بەرەو کریت سەفەر بکەم چونکە ناچارم بۆ جێبەجێکردنی کارێک بچم بۆ وڵاتی هاتی بەڵام لەبەر ئەوەی کەشتیەکانی کریت زۆر دێن بۆ هاتی ئەتوانم تۆ بە یەکێک لەو کەشتیانە بگەیەنمەوە کریت ئەوەی من بە مینام وت زۆریش لە ڕاستیەوە دوور نەبوو، چونکە پێشتر باسم کرد فەرماندەی سوپای میسر پێی سپاردبووم کە بۆ ئەو وڵاتانە بڕۆم و لەبارەی ڕەوشی سەربازی ئەوان زانیاری پەیدا بکەم و لە گەڕانەوەمدا بۆ میسر بۆی بگێڕمەوە، یەکێک لە وڵاتانە هاتیبوو کە ئەبوایە بچوومایە و بمزانیایە کە پاشای ئەو وڵاتە چەند سەربازی هەیە و کەلوپەلی جەنگیان چۆنە، بەڵام جگە لەوەش من نەمەویست کە مینا ڕاستەوخۆ بۆ کریت ببەم و پێشکەشی خوایەکەی بکەم بەڵکو ئەمویست بە ناوی سەفەرکردن بۆ هاتی هەندێکی تر لە لای خۆمی بهێڵمەوە وتم مینا ساڵێ یەکجار لە وڵاتەوە دەستەیەک بۆ وڵاتی هاتیە ڕۆن بۆی باجی وڵاتانی میتانی بدەنە پاشای هاتی ئەو کاتەی کە ئەم کۆمەڵە بەڕێکەون ڕێگاکان ئەپارێزرێن و دزەکان ناتوانن پەلاماری ڕێبواران بدەن ئێستا کاتی بەڕێکەوتنی ئەو دەستەیە و من ئەبێ سوود لەم دەرفەتە وەربگرم و بەرەو هاتی بڕۆم ئەگەر نا ناچارە بم سەفەرەکەم تا ساڵی داهاتوو کە کاتی بەڕێکەوتنی دەستەی باجە دوابخەم من زۆرت لێ ناکەم لەگەڵ مندا بەرە وڵاتی هاتی بیت چونکە نامەوێت لەمە زیاتر لە خویەکەت دوورت بخەمە و ئەگەریژەتەوێ من لێرەوە تۆ ئەبم بۆ سووریا کە بە کەشتی بچیت بۆ کریت و خۆشم ئەگەر توانیم لە کاتی خۆیدا بگەڕێم و بە فریای دەستەی باج کەوتم ئەوە یەکسەر لەگەڵ یاندا ئەچم بۆ هاتی و ئەگەر بە فریای ئەوان نەکەوتم سەفەرەکەم دوا ئەکەوێ بۆ ساڵی ئایندە مینا وتی سینۆهە من حەز ناکەم بە بۆنەی بردننی من بۆ سووریا لە سەفەرەکەی هاتی دوابکەوی چونکە بێگومان سەفەرەکەی تۆ بۆ هاتی لە چوونی من بۆ کریت گرنگترە من بیستومە لە وشکانیەکانی وڵاتی هاتی کچە گەنجەکان لە بەردەم مانگەکاندا سەماکەن و من ئەتوانم لەوێ مەشقی سەماکردنی بەردەم گایەکان بکەم چونکە ماوەیەکە ئەم سەمایم نەکردووە ئۆترسم لێ هاتووی لەشم بۆ سەماکردن لە کیس بچێ وتم من لەبارەی سەماکردنی بەردەم گایەکان لە وڵاتی هاتی بێ ئاگام بەڵام ئەزانم کە ئەکرێ لەوێوە بە کەشتی بچیت بۆ کریت مینا وتی تۆ بۆ هەر شوێنێ بڕۆی من لەگەڵتدا دێم ئەگەر چی بۆ وڵاتی هاتیش بێت بەڵام بەدنەکەم کاپتا کاتێ کە بیستی ئێمە بۆ هاتیە چین خەمبار بوو بە توڕەیی وتی ئێمە هێشتا لە مەترسیەک ڕزگارمان نەبووە تۆ ئەتەوێ گرفتاری مەترسیەکی ترمان بکەی مەگەر تۆ نازانی ئەو خەڵکەی لە هاتی ئەژین وەک دڕندەکان و بیانیەکان ئەکوژن بۆ ئەوی گۆشتەکان بخۆن و ئەگەریش نیان کوژن چاوەکانیان کوێرەکەن کە لە ئاشەکانی خۆیاندا بیان بەستنەوە و بەری ئاشەکانی پێ بسوڕێنن کە دانەوێڵەکانیان بهاڕێ دوای کاپتا بە مینای وت گەورەکەی من شێتە و تۆش کە ڕۆشتنی ئەو بۆ هاتی بە باژەزانی وەک ئەو شێتی من ئەگەر پزیشک بوومایە ئێسکی سەری سینەهۆم کونە کرد کە هەڵمە ئازارگەێنەرەکانی ناوسری دەرکەم بۆ ئەوەی چیتر بیر لە شتی مەترسیدار نەکاتەوە. من پزیشک نیم بەڵام ئەتوانم وەک چۆن منی خست بۆ ناو گۆزەیەکەوە منیش ئەوها بیکەمە کوپەیەکەوە و چەند زاڵویەکی بەسەردا بکەم بۆ ئەوەی عەقڵی بگەڕێتەوە. دوایی کاپتا دەستی بە ناڵەناڵ کرد و وتی، نەفرەت لەو ڕۆژەی منی تێدا لەدایک بووم کە ئەوها گرفتاری ئەم خاوەنە شێتە بوومە. تازە کەمێ قەڵەو بوومەتەوە و سکم بەرز بۆتەوە بێ دیسان گرفتاری بەدبەختی ئەم سەفەرە ببمەوە ئەویش لە وڵاتی مرۆڤ خۆرەکاندا من کە بینیم کاپتا ئارام ناگرێ گۆپاڵەکەم هەڵگرت و چەند گۆپالێکم بە شان و پشتیدا کێشا هەتا هێ من بۆ وتم کاپتا هەر بەندەیەکی تر لە جیاتی تۆ بواە و ئەو ها بێڕێزی لەگەڵمدا بکردای ئەم فرۆشتەوە بەڵام لەبەر ئەوەی تۆ بە ساڵا چویت و ماوەیەکە لە لای منی من ئامادەم تۆ بنێرمەوە ئەزمیر بۆ ئەوەی ئاگات لە خانوەکەم بێ هەتا لەم سەفرە ئەگەڕێمەوە کاپتا وتی ئەگەرچی من نەمەویست بۆ هاتی سەفەر بکەم بەڵام ناتوانم بهێڵم تۆ بە تەنایی بۆ ئەم وڵاتە بچی چونکە بە تەنیا ڕۆشتنی تۆ بۆ ئەو وڵاتە وەک ئەو وایە کە مناڵێکی ساوە بخەنە بەردەست کۆمەڵێ گورگەوە بەڵام پێم بڵێ کە ئایا بۆ ڕۆشتن بەرەو هاتی ئەبێ بە کەشتی بڕۆین وتم نا ئەو کەسانش کە لێرەوە بۆ هاتی ڕۆن لە ڕێگەی وشکانیەوە سەفەرەکەن کاپتا وتی بژی ئامون خوای گەورەی میسر چونکە من سوێندم خواردبوو کە هەرگیز هەنگاو نەنێمە ناو کشتێ و لە دەریاوە سەفەر نەکەم بەڵام لەبەر ئەوەی لەم سەفرەدا پێویست ناکە سواری کەشتی بین لەگەڵتدا دێم دوای کاپتا خەریکی ئامادەکردنی کەل و پەل و خواردنی سەفەر بوو چونکە لەم کارەدا لە من دووربێنتر و